هەیە کوڕەکە ئەڵێ، بەڵێ باوکە گیان، گوێت بۆ ئەگرم و دڵم لە لاتە. ئەمە بۆ باوکەکانە، لە هەمان کاتا بۆ ڕۆڵەکانیشە، لەم وتارەدا ئەوەی لێرەیە و ئەوەی لە دەرەوە ئەیبیسێ و ئەوەش دوایی لە کەناڵەکان و لە ڕێگاکانی ڕاگەیاندنەوە ئەم وتارە ئەبیسێ هەموومان ئەبێ ئیستیفادە لەم تەجروبەی حەیاتە بکەین باوکەکە ئەڵێ دەی مادەم وایە گوێم بۆ بگرە یەکەم یەکەم تەجروبەی حەیاتم ڕۆڵە پێت دەڵێم دەخیلت بم قسە مەڵێ بە کەس و باسی هیچ شتێک مەکە تا دڵنیا دەبیت لە ڕاستی و دروستی سەرچاوەکە باسی کەسێکت لە ئاکەن زەمی شتێکت لە ئاکەن تۆش شانی پیا مەکە لەگەڵیانە تاوەکو حەقیقەتی ئەم کەسەت بۆ دەرئەکەوێ و حەقیقەتی ئەم شتە ئەم دەرمانە ئەم کارخانە ئەم کشتوکاڵە ئەم بازرگانە بۆ دەرئەکەوێ بناغەکەی ئینجا تەدەخول بکەی بە پێویست ئەگینا لە خۆتۆ باسی کەس مەکە و باسی هیچ شتێکیش مەکە ئەی ئەمڕۆ دانیشین لە شام ئەیهێنین و لە شیراز ڕێیەکەین کەس لە دەستمان دەرناچێت منی مەلا لەم منبەرەوە دکتۆرم عملیاتەکەم لە ژووری نەشتەرگەری مهندسم پرۆپۆزل پێشکەشەکەم لە ژووری تەلارسازی قانون قازیم حکم دەرەکەم بازرگانم کاڵا ئەهێنم ئەمە نابێ ناکرێ بابایەکی ڕۆشنبیر و نووسەریش بێت دەم لە هەموو شتێ بکوتێ ناکرێ سیاسیەک بێت کل فی کل هەموو شتێک دەخاڵەت بکە نا با ئاگامان لێ بێ خاڵی یەکەم قسە بە کەس نەڵێین باسی هیچ شتێکیش نەکەین تا دڵنیا ئەبین لە ڕاستی سەرچاوەکە بەدواچوونی بۆ بکە بڵێ لە کێت بیست چۆن کەی ئادەی وەرە با بڕێن بەلا ئەو کەسەی قسەکەی بۆ کردوی یەکسەر مشکیلەکە نیوەی حەلەبێ بەڵام کەوتت خوا بەڕاستە گیف بوویتەوە ئیتر بۆ خۆی شەیتان کلکی ئەنێ بە شانیەوە و ئاواتەکە یێتە دی بەدواچوون بۆ هەواڵێک کەوا بۆمانەهێنن قسەیەکمان بۆ ئەهێنن خەبەرێک ئەڵێن فڵانە کەس زەمی کردی جنێوی پێدای هەڕەشەی لێ کردی تحقیق بکە بە دواشوێنی بۆ بکە لە کێوە لە کێوە بۆ بە دواشوێنی بۆ بکە لەو کەسەوە هەواڵەکە ئەهێنێ بڵێ لە کێ بیستن ئەڵێ ناوەکەی ناڵێ بڵێ دەی درۆکەی ئەگەر ڕاستگۆ بی ناوەکەیم پێڵی وەرە با بڕۆین بلای بزانم ڕاستە یەکسەر پاشەکشەیەکە لە گێچەڵ ڕزگارت دەبێ سێەم باوکەکەوتی ڕۆڵە خۆت لە قاڵ و دیعاە بپارێزە شایعە دیعاە بڵاوکردنەوە هەرا باوەڕ مەکە بە هەموو ئەوەی کە دەوترێ و ئەوەیش دەیبینی باوەڕ بە نیوەی مەکە هەرچی چوو بەم گوێچکەیە هەمووی ڕاز نییە هەرچی ئەم چاوانە بینی هەمووی ڕاز نییە ڕاز نییە پیاوێکە بینی لەگەڵ ئافرەتێکە ڕێەکەن یەکسەر داڵغەیەکی خراپ لێ مەدە خوشکێتی خێزانێتی بۆ نمونە ئەڵێم جارێکی کەش باسم کرد هەرچی ئەبیسی یەکسەر تەواو کابرای باخلە فرۆش وتوی بە ڕەفیقەکەی ئەوەی قورئان بێ و حەدیث بێ من نامەوێت مامۆستای ژوتی هاوار ئەم کوڕە گەنجە بۆ بێ وای لێ ئەتوێ قورئان و حەدیثی نەوێ گوتی زۆر پێی بێتاقەت بووم دوایی ماوەیە ڕۆشتم گەڕام وتم کاکە بۆچی قورئان و حەدیسی ناوێ وتی مامۆستا گیان بە قوربانی ئەو ڕیشەو بم من پاقلە و شێلمە فرۆشم ئەم برایەم وتی هەندێک کتێبمان هەیە لە ماڵەوە بۆت بێنم من وشتم ئەوەی قورئان و حەدیسی تیابێ نامەوێ بۆی نەبێ بە ژێر پێوە ئەها سەیرکە ئەوەی بیستی یەکەم جار چەند فەرقی هەیە لەگەڵ ئەوەی دوایی بە دواچوونی بۆ کرد شەڕت پێ ئەفرۆشێ دوژمنایەتیت ئەکا یەکسەر تۆ لەو تونتر مەبە ئەگەر ئەو سێ کەسی هێنا تۆ حەوت مەهێنە چاکەی لەگەڵا بکە چاکەی لەگەڵا بکە تاقی بکەرەوە بە چاکەکردن بڵێ تۆ ڕاستەکەی من هەڵە بووم مەوزوعەکە حەلە بێ پێنجەم ئەگەر ویستت هاوەڵ و ڕەفیقێک بناسی گەنجەکان ئاگاتان لەم خاڵە بێت ئەگەر ویستت هاوەڵ و ڕەفیقێک تاقی بکەیتەوە بیناسی ڕۆڵە سەفەری لەگەڵا بکە سەفەر مەعدەنی ئینسان دەردەخا هەتا ئەڵێ ئەڵێ بۆیە بە سەفەر ئەڵێن سەفەر لەبەر ئەوەی هەموو شتەکان داماڵێ ئەگەر ئافرەتێ سەرپۆشی بەسەرەوە نەبێ ئەڵێن سافرەیە یعنی سەری ڕووتە سەفەر معدەنی ئینسان دەرئەخا ئەو مەزەرەی من ئەیدەم بە تۆ شێوازی دەرەوەم ئاگاو لە جەوهەر و مەخبەرەکەم نییە لە ناوەوە بەڵام لە سەفەرەکە دەرەکەوێت تۆ لە سەفەرەکە نەخۆشی من تەحەمولی تۆ ناکەم تۆ حەزت لە ئاوی ساردە من حەزم لێی نییە تۆ حەزت لە سپلێتە من حەزم لێی نییە تۆ لە حەزت لە چای کاڵە لە چێشتی بێخەیە من بە پێچەوانەی تۆوە تۆ حەزت لێ بڕۆین من حەزم لێ دانیشم ئەها دیقەتە دەی ڕەفیق لە سەفەرە تاقیەکرێتەوە زویش عەلێفەنی خوا عافی بکا یاخوا مەکی عەبدوڵا تەمسیلێکی کرد هاوڕێ و نیو کوڕێکی هەبوو ڕۆژانە ئەچوو ئەهاتەوە هەرچی پێ بوو خەرجێ کرد بۆ ڕەفیقەکانی باوکی وتی ڕۆڵە چەند ڕەفیقەیە وتی پەنجا ڕەفیقم هەیە وتی چۆنن وتی باوکە وێنەیان نییە لە دنیا وتی باوکەی تۆ چەند ڕەفیقەیە وتی وەڵام من هاوڕێ و نیوێکم هەیە ڕۆژێک بە کوڕەکەی وت ڕۆڵە ڕەفیقەکان و تاقی بکەینەوە وتی ئا مەڕێکی سەر بڕی لە ماڵەوە مەڕ خوێنەکەی لە دەوری حەمام و حەوشەکە ڕژان مەڕەکەی برد لە حەمامە مەوجێکی پیادا جاژمێکی پیادا و ئەوانە وتی بڕۆ بە ڕەفیقەکانی بڵێ لە دەستم دەرچووە پیاوێکم کوشتووە وەرن لەگەڵما با جەنازەکەی بەرن شتێکی لێ بکەین و فریام بکەون ئەمیان تی بڕە بابە ئەمیان تی بڕە بابە بۆ تووشی گێچەڵێکمان ناکەی باوکی وتی دە من بڕۆ بە لای نیو هاوڕێکەم نیو هاوڕێکەم فڵانە کەس بڵێ باوکم وتی پیاوێکم کوشتووە جەنازەکەی لە حەوشەکەی خۆمانە فریام بکەوە ئەڵێ کاورە پێڵاوەکانی هەڵمەکێشە ڕای کرد لەگەڵ کوڕەکە هاو بۆ ماڵەوە وتی ها حاجی فەرموو وتی وەرە دانیشە وتی نا با بڕۆین چی بکەین وتی وەرە دانیشە وەڵا ئینجا مەڕەکان دەرهێنا و پاکی کرد و گۆشتی باشی برژان بۆ ڕێفڕی وتی ڕۆڵە ئەمە هاوڕێ ئەمەیە لە تەنگا نابێ بە هاوارتەوە گەنجی ئەم ڕۆژە نازان هاوڕێ بگرن هەمووی تەڵەیە هەمووی ئەژدیهایە هەمووی دەمارە کۆڵە ئاگاتان لە خۆتان بێ خاڵێکی تر، شەشەم، ئەگەر خەڵک هێرشیان کردە سەرت لە کاتێکا تۆ لەسەر حەقی، زۆر کەس ئەیڵێ وەڵاهی عەیبم بۆ کەس نیە، خراپەم بۆ کەس نیە، ماڵی کەسم نەخواردووە، باسی کەسم نەکردووە، کەچی کەس دانی خێرم پێ ناڵێ، کەس دانی خێرم پێ نانێ، دایمە هجووم ئەکەنە سەرم، گومانم بۆ دروست ئەکەن. ئێ مادەم تۆ لەسەر حەقی لە سەدا سەد، خەڵک هجووم ئەکەنە سەرت، ئەوە خەڵک پێ دەڵێن تۆ سەرکەوتووی، تۆ ناجحی. ئەڵێ باوکەکەڵێ ئەزانی بە چیا ڕۆڵە ئەم قسە ڕاستە ئەڵێ چۆن ئەڵێ سەیرت کردووە هەرگیز خەڵک بەرد و داریان کردووە بە دارێکا بەری پێوە نەبێ گوێزێت گوێزی نەگرت بێ توێ توی نەگرت بێ و ئەو درەختانەی بەردارن خەڵک بەرد بە چیاکە بە داری بەردارە دیارە تۆ هەیت بۆیە خەڵک بەردت پێیاکە مامەسای مفتی زادەش ڕەحمەتی خوای لێبێ فەرموویەتی داری بێ بەر بە وە حەسێ بۆ خۆت نە لق ئەکێشن نە پەڵ ئەخەن بۆت داری بەرداری ئیتر بەرپەڵ بە لەسەر خۆ وچان لەسەر خۆ دەرکە تا ژیرێ لەسەر خۆ ئەچنێ بارد سەد گەوج و چڵێس ئەدەن ئازارت لەبەرەوە هەر کەسێ خەڵک هجوومی کردە سەری و قسەیان پێوتوەوانە نیشانەیەوە نییە خراپە نا ئەوە هەیت بۆیە خەڵکی خەڵکی خراپ ئاوا باست دەکەن خاڵێکی تر ڕۆڵە کاتێک ڕەخنە دەگری لە خەڵک بە چاوی هەنگ هەنگ مێش هەنگ ڕەخنە بگرە بە چاوی مێش سەیریان مەکە هەنگ بە گوڵەوە نیشێتەوە هەنگین دروستەکە بەڵام مێش هەموو شتێکی پیس ئەبینێ و پێوەی ئەنیشێتەوە تۆیش لە خەڵک چاکەکانیان ببینە دائیمە بۆ پەڵەی ڕەشی خەڵک مەگەڕێ بۆ ئەوەی سەرکەوتوی لە ژیانە هەشتەم ڕۆڵە ئێوارە زوو بخەوە بەیانی زوو هەڵسە لە خەو خێر و بەرەکەت بەیانیان بەش دەکرێ نەکەی شەو نەخەوی و بەری بەیانی پرخەت لێ هەڵسێ ڕزق و ڕۆزی ڕەحمانت لە کیس بچێ ئالی فەیسبوک ئێوە وان ناخەون تا یەک و دوو و سێی شەو نوێژی بەیانیتان ئەڕوا سەعات هەشت نۆ دە یانزە هەیە نیوەڕۆکەش نوێژەکەی ئەڕوا نانی بەیانی ناخوا بۆ چونکە نەخەوتووە گێرەی هێسری کردووە شەواژۆی کردووە ئاوی دێراوە کۆڵەقوڕی بنێشتی بردووە، پێشمەرگەیە لە بەرەکانی جەنگ و لە سەخەرە، لە سەنگەرە، بۆیە ئیمشەو نەخەوتووە، نا، هەموو کەڕ و کوێر و کاس بوون بە دیار ئەمەوە. وای لێ یەکە، وای لێ یەکە. دەی، دەی. شتی قەڵب و قۆڕ، شتی پیس و ناشیرین، هەتا شتێکی باشی تیابێ، نەوەد و نۆی خراپی تیایە. نەوەد و نۆ. الحمدللە من ئێوارە میوانمان نەبێ ئیشم نەبێ نانی مەغریبە خۆم جاری وایە نوێژ ئیشان بۆ ناکرێ خەوم لێکەوێ یعنی سفرەکە لابن تا خێزانم ڕوا چایەکە بێنێ خەوم لێکەوێ بەس زۆربەی جار لە سەدا سەد نا لە سەدا نەوەد نوێژی ئیشاکەم ئیتر دوایە خەوم بەڵام سەعات دوو بەخەبەرم یەم دەرگای مزگەوتەکەمەوە لەگەڵ ئەو برا بەڕێزانە لە ماڵەوە قورئانە خوێنم کتێبە خوێنمەوە سەیری فەیسبوکەکە مەکەم بزانم نامەم چی بۆ هاتۆ جوابی بەمەوە پرسیاری چین لێ کراوە جوابی بەمەوە ئەڕۆم بۆ ئاودێران ئەڕۆم بۆ سەفەرم دوور بەیانی زوو زۆر خۆشە ئیسراحەتە حەیات وا لەوە ئێوارە زوو بخەوی و بەیانی زوو هەڵسی بە پێچەوانەوە ئەمەی ئێستا بووە بە باو من تکا ئەکەم لە گەنجی مسوڵمان لە گەنجی قورئان خوێن لە گەنجی نوێژگەر لە ئەهلی جومعە تکاتان لێکەم توخوا توخوا یەک هەفتە تاقی بکەنەوە دوای نوێژی عیشا سەعات نۆ بخەون بزانن ژیان چەنە تامی هەیە خاڵی نۆیەم ڕۆڵە ئەگەر کەسێک متمانەی پێکردی نەکەی هەرگیز خیانەت و غەدری لێ بکەی خاڵی دەیەم ڕۆڵەوەرە با بتبم بۆ لانەی شێر بزانە بۆ بۆ پاشای دارستان لەبەرەوەی ئەنەڕێنێ نا شێر تەبیعەتێکی هەیە پەلاماری نێچیری خەڵک نادا خاڵی دوانزە، ڕۆڵە فێر ببە بەردەوام سوپاسی خوا بکە چونکە ئەوانەی سوپاسی خوا ئەکەن خوا بۆیان زیا ئەکا، ڕۆڵە سوپاسی خەڵکیش بکە چونکە ئەوانەی بە خەڵک ئەڵێن دەستت خۆش بێ خەڵک خۆشی ئەوێن و بەردەوام ببن لەسەر چاکە. خاڵی ئەخیر و ڕۆڵە بزانە گەورەترین سیفەت لەم ژیانەدا ڕاستگۆییە. و بیشزانە درۆ با ڕزگاریشت کا پیسترین و ناشرینترین سیفەتە ڕۆڵە لە هەل و فرسەت سود وەربگرە چونکە جارێکی تر نایەتەوە کە ڕۆشت بۆڵەت نەیەت و گلەی نەکەی لە ژیان هەمیشە کەشبین بە ڕەفیقی ئەوانەش مەکە ڕەشبینن زەلامی وایە لای دابنیشە زیڕەت پێکە ئەمەکەی حەیاتە ئەمە کەی وڵاتە ئەمە کەی مەملەکەت وەڵا خەریکە خۆمە کوشم وەڵا خەریکە لە داخە ئاتەقم ئاخرە هاوار یعنی کاکە و چییە بۆ واکەی لە خۆت ئاسمانیە بەو فراوانیە خۆرێ بەو ڕووناکیە هەوایە بەو گەورەیە خۆی لەبێ ئاو هەیە بی خۆی گەشبین بە گەشبین تۆ الحمدللە ئینسانی، تۆ موسڵمانی، تۆ چاوت هەیە، تۆ گوێت هەیە، تۆ پێت هەیە، بۆ ئەوەنە تاڵ و تاریکی، بۆ ئەوەنە ڕەش بینی؟ زەلامی وا هەیە موشکیلەی ئەم کورەی ئەرزەی لە سکی خۆیان کۆ کردۆتەوە. ئێ پێ پێت حەلە کرێت نەوەڵا. ئەیتر بۆ ئەیکەی بە موشکیلە بۆ خۆت؟ هەرگیز دڵخۆش مەبە کەسێک تووشی موسیبەت بێ با دوژمنیش بێ پێڵێن شەماتە. حەزکەی نەفەرێک دراوسێو بێ ڕەفیقی بێ کەسێک بێ سەرسم با سەیارەکەی وەرگەڕێ لە ئیمتیحانە هەرگیز شتی وا نەکەی ئەوە لە سیفەتی پیاو باشان نییە ڕۆڵە ئەمە پوختە و کاکڵەی ژیانم بوو وا پێشکەشم کردی کوڕەکەیش وتی خوایە گیان لە بەهەشت ماڵێ بۆ باوکم دروست بکە و هەمووشمان لەوێ کۆ بکەرەوە لە خزمەتیا منیش أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين خوایە لێمان خۆش بە خوایە ڕەحمان پێ بکە خوایە نەخۆشەکانمان شیفا بدە خوایە لەم گەرمای ڕزگارمان بکە ڕەحمەتی بڕژێنە بەسەرمانە بەرەکاتی بڕژێنە بەسەرمانە یا رب العالمین لە ئافات و فیتنە لە دینمانە و لە ژینمانە ڕزگارمان کە تاقەت و حەوسەڵەمان بدەرێ صبر مان بري يا رب العالمين هدايتي رولا كان مان با ولات مان بباريس لويلات وحرب لبشيوي وداجر كاري يا رب العالمين أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا آمين